بەڵام عەمەل بە ئیسلام ناکەن و چ لەلایەن ئەوانەی کەوا بانگەشەی دیموکراسی و عەلمانیەت ئەکەن بەڵام بە هەموو جۆرێ مافی ئافرەت پێشێل دەکەن. هەموو ساڵێک لە ڕۆژی هەشتی سێدا زۆربەی جیهان باسی ڕۆژی ژنان دەکەن. درەختی تواناکانی ژن، دەستڕەنگینی ئافرەتان، هەوڵدان بۆ مسۆگەرکردنی مافەکانی ژنان و هەوڵدان بۆ لابردنی کۆسپ و بەربەست و گرفتەکانی ژیانی ئافرەتان. دڵخۆشکردنیان بە بەدەستهێنانی ئازادی و بەختەوەری لە لایەکی تریشەوە دەبینین تا ئەم کاتەش لە زۆرێک لە وڵاتانی دنیادا لە ناو گەل و نەتەوە و هۆز و بنەماڵە جیاجیاکانی جیهاندا ستەم لە ڕەگەزی مێینە دەکرێ مافیان بە ڕۆژی ڕینۆڕۆ پێشێل دەکرێ و دەستدرێژی و سوکایەتی بەرامبەریان دەکرێ ئەگەرچی جاران ئەو کارە نەشیاو و نەگریسانە بەرامبەر بە ژنان و کچان و دایکان و خوشکان کراوە لە پەنامەکی و سوچێکی ماڵەکاندا، بەڵام ئەمڕۆ بە دیار چاوی تەواوی مرۆڤایەتیەوە هەرچی خراپە و ستەم لە ئافرەتان دەکرێت ڕاگەیاندنەکان تیشکی کامێراکانیانی دەخەنە سەر و نازانم نازانن یا دەزانن کە بەو کارە ستەمێکی تر لە ژنان دەکەن، ئەگەر تۆزێک ئابڕووی ئەو کەس و بنەماڵانەش مابێ لە کۆچەڵەکاندا، ئەوا کەناڵ و سایت و تکنۆلۆژیا بە تاوەبارانی باسکردن و هێنانە سەر شاشەی ئەویش دەشۆرێ و دەست لە بنی هەمانەکەوە بە بەتاڵی دەرەچێ بە داوای لێبوردنەوە. لە کەناڵە پاکەکان و وێبسایتە ڕەسەنەکان و مینبەرە دڵسۆزەکان کە هەمیشە شورایەکی پتەوی پارێزگارین لە ئافرەتان و مافەکانیان و هەرچی کارێکی جوان و چالاکیەکی جوامێرانە و دەستڕەنگینی و سەرکەوتنێکی ژنان وەک دایک وەک هاوسەر وەک خوشک وەک کچ باس دەکەن و دڵی ڕۆڵەکانی گەلی پێ خۆش دەکەن و تارمایی نائومێدی پێ ڕادەماڵن و متمانە دەگێڕنەوە بۆ ناو خێزانەکان و بنەماڵەکان و فەرمانگەکان و نەتەوە و نیشتمان لە پاش ئەم پێشەکیە حەز دەکەم بێمەسەر پێگە و پایەی ژنان لە ڕوانگەی قورآانی پیرۆز و سنەتی ڕسول اللهوە سەل الله عليه وسلم مێینە ئەگەرچی لە سەرەتای دروست بوونی ئینسانە دووهەمە ئادەم یەکەم حەوا دووهەم بە پلەی دوو هاتووە لەبەر لە بەردی بناغەی ژیانی مرۆڤایەتیدا بەڵام دوای ئەو ڕۆژە بوو بە سەرچاوە و قوتابخانەی هێنانەدی و پەروەردەکردنی سەرجەم تاکەکانی کۆمەڵگای مرۆڤایەتی بە ژن و بە پیاوەوە. وەک دەوترێ ئافرەت نیوەی کۆمەڵگایە و دایکی نیوەکەی تریش. ئێمەی پیاو سەرمان لە ئاسمان تون ببێ و پێمان لە زەوی ئەم لابکەین و ئەو لابکەین نۆ مانگ لە ناو سکی ژنێکدا پەیدا بووین و بە خواردنی خوێن و مۆخ و ئێسکی ئەو بووین بە مۆخ و بوونی ئەو دایکە بە ژان و ئازار و بارقورسی ئەو مەخلوقە گەورەیە پاش نۆ مانگ بە واقەواق دێینە دنیای ڕۆشن کە هاتنەکەمان زۆر جار بووەتە هۆکاری مردن و گیان لەدەستدانی دایکەکان. پاش ئەوەش زیاتر لە دوو ساڵ بە باوەش و بەرۆکی ئەو مەخلوقە عەزیمەی پێی ئەڵێن دایک، مژینی شیری مەمکەکانی دایکمان گۆش دەکرێین و دەیمژین و دەمژین هەتا دانمان سەردەردێنێ و جارە جارە گاز لە گۆی مەمکی دایکمان دەگرین، ئەو کاتە وردە وردە بایعی شیرەکەمان کەم دەکاتەوە و بە خۆراکێکی بە فۆرمێکی تازە محەلەبی و شۆربا و تریت و شتی نەرم و ناسک بەتام و سوودبەخش دەکات بە دەممانەوە هەموو جارێکیش کە بەلا لێومانا بێتە خوارەوە و لووتمان ئاو بکا، دەیسڕێت و پڕ بە دەمی ماچمان دەکات و تۆزێ هەڵپەرکێمان پێ دەکات و دەیان جار قەزامان دەخات لە گۆڕەکەی باوکی و لە دڵەوە دەڵێ ڕۆڵە یەخوا هەر دەردێک بۆ تۆ تێ خوا بیخا لە من. ئیتر کە گاگۆڵکێ و دارە دارە دەست پێ دەکات بەربەست و پشتی و تەناف ڕادەکێشێ و ئەلادین و کتری و قۆری و قابلەمەی گەرم لە ناوەدا لەو ناوەدا ناهێڵێ تا نەکەوین بەسەریا و دەست و پێمان نەسووتێ کە زمانمان گرت کە زمانمان گرت بە ئەڵڵا ئەڵڵا بە لایلایە فێری قسەمانەکە هێشتا مومان لێ نەهاتووە هەرچی کچی جوان و شۆخ و ژیری گەڕەک و ئاواییە بۆمان دەدۆزێتەوە و ژنمان بۆ دیاری دەکا کە چوینە بازار یا کۆڵان بۆ یاری یا بۆ قوتابخانە زوو زوو دادەسڵەکێ و هەر زرمە و گرمەیەک کە دێت وا دەزانێ ئەم دنیاە کەسی تری تیا نییە ڕۆڵەکەی ئەو نەبێ کە تایەک دەمانگرێت تا خەوی لێ هەراسان نەبێ و خواردنی لێ تاڵ دەبێ و دەرمان و شروب و خاولی تەڕ و بۆ بڕین و لەرزوتا و دوعای حاجی مامۆسا و دەیان پەنایتر کە عەقڵ بیبڕێت ئەم مناڵە قوتار دەکا لەم تایە ئەمە کورتەیەک بوو لە زەحمەت و تەقالا و شەونخونی شەونخونی و خەم و پەژارەکانی ژن و ئەو مەخلوقە عەزیمەی کە پێی دەوترێ دایک بەڵام جێگەی داخە کە زۆرێک لە کوڕ و کچەکان یا پیاوەکانیان یا برا و خوشکەکانیان نرخی ئەم مرۆڤە مەزنە نازانن مافی خۆی پێ نادەن بگرە بە قسەی سووک و تووڕەبوون و پیاهەڵشاخان و بگرە لێدان پاداشتیان دەدەنەوە، هەندێ جار دەرکردنیان لە ماڵ و دەرکردنیان، فڕێدانیان لە خەڵوەتخانەکان، بەڕاستی مرۆڤ ئەگەر. مرۆڤ بوونی خۆی لە دەست نەدابێت، نەچووبێتە سەر خووی ورت و بەراز و گورگ و دڕندەکان، ئەگەر دینی هەبێ، باوەڕی بە خوا و قیامەت هەبێ، دەبێ زۆر بە رێزەوە بوەستێ لە حوزووری ئەو دایکە مەزنەدا، وەک خوا دەفەرمێ، ولا تقل لهما اف. بە دایکت نەڵێی ئۆف پیای هەڵنەشاخێی پاڵی پێوە نەنێی چاوی لێ زید نەکەیتەوە نەکەی نەکەی نەکەی ڕویدەمم دەکەمە گشت پیاوەکان و گشت مرۆڤەکان و دەڵێم دەربارەی ڕۆژی جیهانی ژنان و ئافرەتان رسول الله صلی الله عليه وسلم محمد المصطفی باوکی بەبڕەحم مێردی بەوەفا پیاوێک هاتە لای معاویەی سەلەمی وتی ئەی پێغەمەر ئەمەوێ لە خزمەت تا بێم بۆ غەزا بۆەوەی ئەجری لای خوام دەستکەوێ فەرمی دایکت زینووە وتی بەڵێ ئەی پێغەمەری خوا دایکم زینووە فەرمووی، الزم رجلها فثم الجنە، بڕە بکەوە بەسەر قاچی دایکتا خزمەتی دایکت بکە بەهەشت لەوێوە دەست دەکەوێ. حەیف نییە هەڵە بەرامبەر ئەو ئینسانە عەزیمە بکرێ کە ئەوروپیەکان لە پۆپەی سەد پیاوی جیهانیە یەکەمینیان ناوی محەممەد المستەفایان هێناوە حەیف نییە مسلمان و بەچکە مسلمان قسە بە محەممەد مستەفا بڵێ ئاوا بە ئێمە ئەڵێ لەگەڵ دایکمان لەگەڵ خوشکمان لەگەڵ کچمان لەگەڵ هاوسەرمان رسول الله دەربارەی ڕێزگرتنیان دەفەرمێ ئەزانن کەی ئەخیر قسەی پێغەممەر کە لە دنیا دەرچوو ئەخیر قسەی پێغەمەری خوا لە کێوی عەرەفات وتارێکی دا وتاری ماڵاوایی لەوێ فەرمووی ئیستەوسەو بن نیسائی خەیرا ئاگاتان لە ژن بێ لە ئافرەت بێ لە کچان بێ چاک بن لەگەڵ یانە سێ جار دووبارەی کردو بەڵام پێش ئەوەی گیانی دەربچێ ئەخیر دوو کەلیمەی پێغەمەری خواچی بێ بەلای ئێوە باشە الصلاة الصلاة الصلاة نوێژ نوێژ نوێژ ئینجا فەرمی هاوسەرەکانتان ژنەکان چاک بن لەگەڵیا ئیتر دوای ئەوە گیانی دەرچوو بەڕێزان هەر ئەو پێغەمبەرە بە ئێمە دەڵێ ئەوەی کە ئەهلی مزگەوت و جمعە و جەماعەتین خەیرکم خەیرکم لی ئەهلیهی ئەزانن کێ لێوە زۆر مەردە و زۆر باشە ئەوەی لەگەڵ خێزانەکەی و ژنەکەی و مناڵەکانی باشە و ئەنا پێغەمبەر فەرمێ من خیرکم لئەهلی لە هەمووتان باشترم لەگەڵ خێزانەکانمە لە دوای هاتنی قورآانی پیرۆز نەبیسراوە یعنی پێش ئەوەش نەبیسراوە بەس هەر حەزەکەم پێغەمەری خوا قسەی بە یەک ئافرەت نەوتۆ لە ژیانیان پلتۆکێکی لە ئافرەتێ نەداوە زلەیەکی لە ئافرەتێ نەداوە لە حەیاتیا شەست و سێ ساڵ تەمەنی بووە مێژوو نەیبینیوە نەیبیستووە محەممەد المستەفا لە ژنێکی دەمپیسی وەکو هند کە جگەری حەمزە ئەخوا قسەیەکی پێ بڵێ بە حەیاتیشی تەوقەی لەگەڵ ئافرەتێکا نەکردووە مەگەر یا خوشکی بێ یا پوری بێ خوا دەفەرمێ بە ئێوە بە من بە هەمومانەڵێ وعاشروهن بالمعروف باش مامەڵەیان لەگەڵا بکەن بە یەکێتی ژنان و ئافرەتان و خانمان و خوشکان و دایکان و هەرچی ناوی تر هەیە لە دنیا بە هەمویان ئەڵێم ئەگەر حەز ئەکەن مافی ئافرەت بزان و بیپارێزن سەرێ بەن لە مەدرسەکەی پێغەمەری خوا دیراسەی ژیانی ڕسول وڵا بکەن بزان چۆن مامەڵی کردووە لەگەڵ ژن دەرسی خۆشەویستی لە لای پێغەمبەر بخوێنن دەرسی وەفا لە لای پێغەمبەر بخوێنن خەدیجە هاوسەری پێغەمبەرە پانزە ساڵ لە پێغەمبەر گەورەترە دوو جار شووی کردووە پێشی ئەو بێوەژن بووە عمری پێغەمبەر 25 ساڵە پێغەمبەری خوا خەدیجە مارە ئەکا کاتێ خەدیجە ئەمرێ پێغەمەری خوا تەمەنی پەنجا و سێ ساڵە لەبیری ناچێ دائیمە باسیەکە حیوانێکیان سەر ببڕایە ئەی فەرموو ئەو پشکە گۆشتە بەرن بۆ ماڵی ئەو پیرەژنە ئەوە ڕەفیقی خەدیجەیە تا خەدیجە لە ژیان نابوو ئەها بۆ ماڵمان وەفا خاتوو عایشەی دایکمان کە کچی ئەبوبەکری سدیقە کە لە قورئانا سیانزە ئایەت لەسەر پاکی هاتۆتە خوارەوە هەموو جارێڵەی پێغەمەری خوا باسی خەدیجە نەبڕایەوە پیرێژنێک بوو مرد ئەڵێ نا واللهی نابرێتەوە عائیشە نابرێتەوە کاتێ خەڵک وتیان درۆکە ئێو ئیمانی پێهێنام کاتێ خەڵک وتیان شێتە ئەو باوەشی بۆ کردمە وتی والله خوا خراپە بەرامبەر بە تۆ ناکا تۆ یارمەتی لێ قۆماوە دەی تۆ سەر لە خزمەکانت ئەدەی تۆ بەهانای خەڵکی نەژارەوە ئەڕۆی هەرگیز خوا خراپە بەرامبەر بە تۆ ناکا دەسی گرتم و بردمی بۆ لای وەرەقەی کوڕی نەوفەل وەرەقە مژدەی پێغەمبەرێتی دامێ نا واللهی هەرگیز عایشە خەدیجەم لەبیر ناچێ قاسم یەک مناڵی هەیە لە ماریە ناوی ئیبراهیمە ئەوانی کە هەموو لە خەدیجە بوون ئەوە دەرسی وەفاایە دەرسی خۆشەویستی پرسیاریان کرد لە ڕسول الله صلی الله عليه وسلم ئەمە ڕۆژی جیهانی ژنانە هەموو دنیا باگوێی لێبێ پرسیاریان کرد لە پێغەمەری خوا کێت زۆر خۆشەوێ لە ناو مەخلوقا لە ناو خەڵکە فەرمی عائیشە عائیشە ژنیەتی وتیان ئەی دوای ئەو فەرمووی باوکی نەیوت ئەبوو بەکر چونکە تۆزێ دوورە فەرمووی باوکی عیشەم دوای عیشە لە هەموو کەسێ خۆشترە بێ دەرسی خۆشەویستی پێغەمبەری خوا صلی الله علیه و بە دەستی خۆی پێڵاوی پینە کردووە جلی دوریوەتەوە ئاگری کردوەتەوە یارمەتی ماڵ و خێزانی داوە عیب نییە بەڕێزەکەم عیب نییە لە بازار فس فس پاڵەوان بین بەڵام لە ماڵە خادیم بین سید القومی خادمهم ولهن مثل الذي عليهن وللرجال علیهن درجە خوا فەرمێ ژن ئافرەت کچ چەند ئەرکی لەسەر ئەوەنەش مافی هەیە پیاوان دەرەجەیەکیان هەیە ئەویش دەرەجەی چییە ئیدارەی ماڵە ئیدارە زۆر جاریش پیاو نازانێ ئیدارەی ماڵکە هەندێ عائلە ژن لەنگەری نەگرتایە بە نمەیە باران لافاوەی برد لەبەر ئەوە لەو شوێنە پیاو ئیدارەی نییە ژن ئیدارەی ماڵ ئەبا بڕێوە خەرجی ماڵ ئەکا سەرۆکی خێزانەکە ئیعاز ئەدا بڕۆن مەڕۆن بڵێن مەڵێن ئیتر من نازانم ئەو کەسانەی مافی ژن و دایک و خوشک و کچ و پوریان پێشێر دەکەن چاو لە کێ دەکەن شوێنکەوتەی کێن و کێن ئایا خۆیان بە بڕوادار و موسڵمان دەزانن یا شوێنکەوتەی فرعەون و ئەبو لەهب و ئەبو جەهلن؟ ناکرێت کەسێک سوجدە بۆ خوا ببات بڵێ خوایە من بەندەی تۆم تۆم بەخوا قبوڵە کەچی گوێ نەدات بە ئاەتەکانی خوا و فەرمودەکانی ڕسول الله دەربارەی ژن و مناڵەکانی و دایکی خوشکەکانی و کچەکانی ناکرێت بەیەکۆ نایەن کری ئەم دوانە لەم ڕۆژەدا ڕووی دەمم دەکەم ئەو کەسانەش کە شەو و ڕۆژ گۆرانی بە باڵای ئافرەتانە ئەڵێن بەڵام لە سەرزەمینی واقعدا وانین بگرە جۆرەها ستەمیان لێ ئەکەن وەک کاڵایەکی سیاسی یا بازرگانی بەکاریان دێنن ئەوەی کە پێڵێن یەکسانی پیاو ژن ئەزانی یعنی چی یعنی ژن ئافرەت بێ بە مەخلوقێ ژن نەبێ پیاویش نەبێ جەندەر لە ماڵ بێتە دەر ماڵ بەرەڵا بێ باغ بەرەڵا بێ کچەکانی و کوڕەکانی واز لێ بێنێ بیدەین بە دایەن ئافرەتێکی بەڕێزی کرێکاری فلیپینی نیپاڵی کوێی کوێی بێنین لە ماڵ و مناڵەکانی بەینە دەست بەڵام ژنەکەمان بەین لە دایرە لەوێ ئیش بکا چیت کرد حکایەت شێتەکەتان لە بیرە بۆم گێڕانەوە داوای لێبوردنەکەم ئەم کەلیمانە کۆنن لە پەندی پێشینان و ئەوانە دوای یەکێ ڕەخنەم لێ نەگرێ بڵێ مامەسە بۆ ئەڵێ شێت بڵێ خاوەن پێداویستی تایبەت زۆر زاروامان پێ ئەڵێن سپاسیانەکەم بەڵام ئەبێ ئەم کەلیمە وەکو خۆی پیاوێکە بوو تۆزێک عەقڵی ئا بەو جۆرە بوو، خاوەن پێداویستی تایبەت بوو، شەرواڵێکی لە پیا بوو، لایەکی تا خوار هەڵدڕابوو، ئەم لا ڕانەی تا خوار هەڵدڕابوو. مامۆستای خۆشەویست مامۆستا محێدین گەڵاڵی ڕەحمەتی خوای لێ بێ، وتی پێم وت ئەرێ کاکە ئەوە بۆ نایدریتۆ؟ وتی بزانم چی ئەڵێ؟ وتم بە چی بیدرومۆ؟ وتی دەزوی ئەم وتم دەزوی ئەم لا دەربێنە و ئەم لاکەی پێ بدرۆرە وتی ڕێک ئەم لای دەرێن ئەو لاکەی پێ دریوە یعنی ئەمانە وایان لێ قۆماوە وەکو ئەو پیاوە فەقیرەیان لێ قۆماوە دوایی مامۆسا ڕاست شەرواڵی بۆ ئەکڕێ و ئەیداتێ و ئەوانە مەبەست پێ ڕابواردن نییە مەبەست ئەوەیە بزانانی هەڵوێستی ئەم پیاوە چییە بەڵام ئەمانە ئەڵێ ژن تۆرە دەرە لە ماڵ کچە تۆرە دەرە لە گوێی باوکو مەکە لە گوێی براکە مەکە ژنەکە لە گوێی مێردەکە مەکە دایکە لە گوێی کوڕەکەت مەکە حیچ وەرە لە بازاڕ تەعین تەکەین ببە بە فەڕاش ببە بە کەناس ببە بە زەراعا بە بە نازانم چی لە مەتار لە چی لە چی تەعین بە پارە وەرگرە پارە بۆی سەر لەبەری کەس نەبی ئێ باش ئەوە ئیشێکمان کرد ئافەرین ئەی ماڵ ئەی نان و چێشتی گەرم ئەی پەروەردەی مناڵ ئەی ژیانی ژن و مێردایەتی؟ ئەی حەسانەوە و حەوانەوە؟ ئەی ئەوە چی لێکەی؟ هەر وەکو مرۆڤ وەکو ئیسلام نا ئەگەر ژن و مێرد هەردووکیان لە بازار بن مناڵەکانیان نەبن بۆ کوێ بەلای دایە گەورە ئەبن بۆ ماڵی باوە گەورە هەردووکیان دەوامیان هەیە ئەگەر دایە گەورە نەبوو بیبە بۆ ڕەوزە باخچەی ساوایان لە سەعات شەش و نیوی بەیانیەوە ئەو دایبیانەی تەلەفزیۆنەکان ڕیکلامی بۆ ئەکا ئەم مناڵە ساوایە گەڵوگوانی ئەخەنە ناو ئەم دایبیە و تون تون ئەیپێچنەوە بۆ ئەوەی تەڕایی نەدا حتا دایکی نیوەڕۆیەتەوە لە دەوام بەس نەو ئێمە لەم زەمانە لە دایک نەبووین حتا سێ و چوار ابتدایی گەڵوگوانمان بەدەرەوە بوو شەکەیە هاو کراسێکی دەرەدامان تا ئەژنۆ بە جدی ئەڵێم بە جدی زۆربەی نەخۆشی کورە ڕێم ڕۆژانە خوێندم و ئەڵێن ئەم هەموو سەرەتانی مەمکە نییە خەڵکینە ئەڵێن ئەم سەدریەی ژن لە مەمکیەکە پێڵێن مەمکەڵ بەست ئەڵێن ئەمە لەوانەیە دەرمانێکی تیاابێ جاران بۆ ئەمە نەبوو جاران مەمکی ئافرەت ئازاد بوو هەوا لێی ئەدا یاری ئەکرد ئەم لایە کرد ئەو لایە کرد ئافرەت شیری ئەدا بەڵام ئێستا نا شیری دایە قوتوی ئەداتێ بۆی ڕەنگی تێک نەچێ ئەوە وەختەکە درەنگە بەڵام هەرچی بڵێن هەرچی بڵێن بە مسلمانەکان ئەڵێم بەوەش دژی ئیسلامە ئەڵێم ئەلا یعلم من خەلق خوا ئینسانی دروست کردووە دەی ئایا خوا نازانێت چ بەرنامەیەکی بۆ دانێ بەلا وهو اللطیف الخبیر ئەو دەستگای ئەم مایکەی دروست کردووە ئەو کەتەلۆکێکی نردو ئەڵێ وا بەکاری بێنن ئەوەنە کارەبای ئەوێ پیلەکەی ئاوەنە شەح نەکرێ دەنگەکە با ئاوا بێ ئێ ئەو دەزگایەش ئەم ئەو ئەو کەسەش ئەم دەزگایە دروست کردووە ئەڵێ ئاوا ئەم کوڕە بەکاربێن ئەم ئافرەتە ئەم پیاوە ئەم ژنە بەکاربێنن ئەگینا سەری لە خراپەوە دەرەچێ کەتەلۆکی ئەمریکا و فەرەنسا و ئیسرائیل باشە هی چین و کۆریا باشە هی ئێران و تورکیا باشە بەس دەڵێن کەتەلۆکی خوا بە عمل نایە کە قورآانە نەعوذ بالله ئەوەش حاڵمانە کە دەیبینین. بپرسن لە کچەکان بزان بەختەوەرن ئەگەر ڕوویان دێت دڵیان بکەنەوە بۆ کەسێکی ژیری وەکو ئێوە بزانە ئافرەت لە ماڵی باوکی ئەگەر کچی شا بێ کچی شێخ بێ کچی بەگزادە بێ کچی ڕئیس بێ بزانە بە مێردێکی ئەدا یعنی مێردەکەی بە هەموو ئەوان ناگۆڕێتەوە بە ئەو چی ما لأبا حمزة لا يأتینا ژنێک مێردەکەی چوە بۆ غەزا دووسێ مانگە لێی دوورە و شەو لەگەڵ مناڵەکانیا خەویان لێ قاو ئەڵێ ئەوە باوکی حەمزە کوڕەکەی ناوی حەمزێ ئەوە باوکی حەمزە بۆ نایەتەوە بۆ لامان سەرمان لێ ناداتەوە بیلاوێنم و بیلاوێنم بملاوێنێ عومەری کوڕی خەتتاب کە بە کۆڵانا ئەڕوا، خێمە بووە نەڵێی خۆی داگرتووە. چیغ بووە وەکوو کوردەواری خۆمان. گوێیان سێ کەسە بن گوێیان لەم دەم و باسە بێ ئەڵێ وە چییە؟ ئەڵێن ڵاو قوران مێردەکەی وە لە غەزایە وە چەند مانگە ڕۆشتووە. یەکسەر کیتابەکە بۆ بەرەکانی جەنگ ئەڵێ نابێ هیچ سەربازێک هیچ سەربازێک لە سێ مانگ زیاتر لە جەبهە بمێنێتەوە ئەبێ بێتەوە بە ناو خێزانەکەی بۆی تووشی گوناح نەبێ ژنێک مناڵەکەی برسیەتی لە شیر ئەیبڕێتەوە لەبەر ئەوە خەلیفەی مسلمانان جیرەی بۆ ببڕێتەوە خواردنی بداتێ وەڵا مناڵەکە زۆر زەعیفە بێڵە و مناڵە بۆ وایە ئەڵێ وەڵا ئەوە داکی لە شت بڕیوێتیوە ئێ بۆ وەڵا لەبەرەوەی جیرەی بدرێتێ شمولی جیرە ناکە ئەگەر شیرە خۆر بێ ئەمر دەرەکە هەر مناڵێکی شیرە خۆر جیرەی بۆ بڕنەوە ئێمە ئیشەکەمان باشە پیاوێکی گەورە ئەزان ئەڵێ چی ئەڵێ ئیسلام دینێکی عەزیمە بەڵام حامیەکەی پەنچەرە فاشیلە ئەم حامیەگری لە دایرا بۆی دیفاعی لێ بکا نازانێ ئەی دۆڕێنێ ئێمەش ئیسلام دینەکە زۆر گەورەیە زۆر پاکە مافی ئافرەت پارێزراوە بەڵام نازانین دیفاعی لێ بکەین ئەوە یەک دوو مامۆسا مەلا کا حاجی کاک سۆفی کاک نازانم ئیسلامی کاک عەمرەچی کاک حەجی شەق ئەوەشێنێ جنێو ئەدا نەزەر ئەکا خراپ ئەکا لەگەڵ دایکیا لە سەفی پێشی جەماعەت بەڵام لەوێش خراپە بۆیە خەڵک بەدبین بۆ لە دینەکەمان کاکە گیان ئەگەر دین هەیە چاک بە لەگەڵ ژنەکە و لەگەڵ دایکت لەگەڵ کچەکە و لەگەڵ خوشکەکە و ئەگەر دین هەیە و ئەوان خراپن بەس ئەتوانی ژنەکە و مافی خۆی بدەیتێ لە بەردەم شەرع و دادگادا بڵێ من ئەم ژنە لەگەڵ یەکا نامان کرێ بۆی مافی پێشێل نەکەم بۆی غەدری لێ نەکەم حەزەکەم جەنابی حاکم جیامان بکەیتەوە کو نیکاحە کردین لە یەکتری ئەی دایکم دەرەکرێ؟ نا نابێ دەریکەین ئەبێ خزمەتکاری بکەین قەدەرێکە و هاتووە ئەی خوشتێکت هەیە شووی نەکردووە لە پەنای توایە ئەرزەکەی باوکت ئەخۆی ئەیکێڵی هەنارەکان مەڕەکان میراتیەکەی ئیسا خوشکەکە لێ بێ بەبار نەکەی نەکەی دەست ڕاقە با بەسەریا بڕۆن خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوایە داوات لێکەم بە ئیسمی عەظەمت خوایە ئافرەتانی دنیا ڕزگار کەی لە هەموو کۆسپێک لە هەموو غەدرێک لە هەموو ستەمێک ڕزگاریان کەی خوایە هۆش و بیر و عەقڵ و سەلیقە بگێڕیتەوە بۆ ئافرەتان بۆ مێینە تا دۆست و دوژمن لە یەک بکەنەوە خوایە هیدایەتی ئێمەی پیاوان بدەی ڕێز بگرین لە دایکەکانمان لە هاوسەرەکانمان لە خوشکەکانمان لە کچەکانمان خوایە یارمەتیمان بەی پشتیوانی ئەو کەسانە بکەین مافی ئافرەت بەڕاستی دەپارێزن خوایە لە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی هەرکەس داوای دوعای خێری کردو خوایە شیفایان بەی خوایە لە مردوەکان خۆش بی خوایە ئیسلاحی حاڵی زینۆکان بکەی خوایە ڕەحم بەم میلەت و بەم ئومەتە بکەی بەڕێزان بەڕێزێک نامەیەکی بۆ ناردووم بە دوو کەلیمە کۆتایی بە نامەکەن چونکە سێ جاروتی تو ئەو قورآانە ئەگەر ئیشارەی پێ نەکەی ئەڵێ مامۆسا باسی شایەتی ناهەق بکە شایەتی دانی ناهەق ئەڵێ خەڵگەێ ئەڕوا لە بەردەم حاکمە قورآن ئەخوا قورآانی ناحەق ئەخواڵێ بە حەقی ئەم قورآانە ئەوەم نەبینیوە بینیشێتی ئەوەم نەکردووە کردویشێتی بەڵام دوایی ئەڕوا کەفاەتەکەی ئەدا مامۆسا ئەم حیلان بۆ دۆزیوەتەوە ئێستا ئێمە لە سجن بە سوێنی ناحەق گیراوین ئەو زەلامانە ئەڵێن یەک مەجموعەن نامەکەیان نووسیوە سوێنی ناحەق خۆی ڕوکەیتە قورئان بڵێی ئەمە وانەبووە وابووە ئەوەم بینیوە ئەوەم نەبینیوە ئەزان چ تاوانێکە پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمی لەخوا بترسن شایەتی ناحەق مەدەن کەسێک بە ناحەق بە تاوانبار دەربکەی، تاوانبارێک بە ناحەق بە بەری دەربکەی، لە ڕۆژی قیامەتا ئەبێ بە خەسمت لەسەر پردی سیرات ئەو کەسەی زوڵمت لێ کردووە لەسەر پردەکە ئەوەسێنێ ئەڵێ بە چ بەڵگەیە منت تووش کرد؟ منیان کوشت لەسەر قسەی تۆ. من گیرام لەسەر قسەی تۆ. ماڵم تاڵان کرا لەسەر قسەی تۆ. ژنم تەڵاق درا لەسەر قسەی تۆ. بە چ بەڵگەیەک ئەمەت کرد؟ بینیت؟ وتیان، پێغەمبەری خوا فەرمی، ئەو خۆرە ئەبینی بە ئاسمانەوە؟ سەحابەکە وتی، بەڵێ. فەرمی، ئەگەر ئاوەکو ئەو خۆرەشت بینی، ئینجا شایەتی بدە.